دوژمنی من و خۆتان حسێب مەکەن بە دۆست، دەنگوباسی پێغەمبەر و هاوڕێیانی بگەیەنن پێیان بەهۆی پەیوەندی خۆشەویستییەکەوە کە لە نێوان ئێوە و ئەوانا هەیە، کەچی ئەوان باوەڕیان نییە بەو ڕاستییە کە پێغەمبەرایەتیی پێغەمبەرە و لە خواوە هاتووە بۆتان و پێغەمبەریش و ئێوەیش لە مەککە دەرئەکەن لەبەر ئەوە کە ئیمانتان بە خوای پەروەردگاری خۆتان هەیە. ئەگەر ئێوە جارێ دەرچوون بۆ غەزا لە ڕێگای مندا و بۆ وەدەستهێنانی ڕەزامەندی من، حسێبیان مەکەن بە دۆستی خۆتان بەهۆی خۆشەویستییەکەوە کە لە نێوان ئێوە و ئەوانا هەیە، ڕاز و نیازی پێغەمبەر و موسڵمانانیان پێ ڕابگەیەنن و من زاناترم چیتان لێ شاردوونەتەوە و پێتان نەوتوون و چیتان بۆ دەرخستوون، هەر کەسیش کارێکی وا بکا ئەوە ڕێگای ڕاستی لێ تێکچووە. وودوا لو تکفرون. ئەگەر دەستیان بڕوا بەسەرتانا و زەفەرتان پێ بەرن دوژمنتان ئەبن و دوژمنانە لەگەڵتان ئەجوڵێنەوە و دەست و زمانتان بە خراپە بۆ درێژ ئەکەن و ئەتان کوژن و دەستدرێژیتان ئەکەنە سەر و بە خراپ ناوتان ئەهێنن و باستان ئەکەن و حەز ئەکەن پاشگەز ببنەوە لە موسڵمانەتی و کافر ببنەوە. ئێمە باوەڕمان بە ئێوە و ئایینی ئێوە نییە و دوژمنایەتی و حەز لێ نەکردنی بۆ هەمیشە لە نێوان ئێمە و ئێوەدا دەرکەوتووە تا ئەو ڕۆژەی باوەڕ بە خوای بێ شەریک و تەنیا و تاک ئەکەن. تەنها لەوەدا چاو لە ئیبراهیم ناکرێ کە بە باوکی وت بابە، داوای لێبوردنت بۆ ئەکەم لە خوا و دەسەڵاتی هیچیشم بۆت نییە لای خوا. خوایە! ئێمە پشتمان بە تۆ بەستووە و بۆ لای تۆ هاتووینەتەوە و سەرەنجام هەموو هەر لای تۆیە. ومن یتول فان اللە هو الغنی الحمید بەڕاستی چاولێکەریەکی جوانتان بۆ هەیە لە ئیبڕاهیم و ئەوانەدا کە لەگەڵی بوون بۆ هەر کەس ڕجای لێبووردنی خوا و ڕزگاری ڕۆژی قیامەتی هەبێ هەر کەسیش پشت لەم جۆرە چاولێکەریە هەڵکا هەر خۆی زەرەرەکا چونکە هەر خوا بێ ئیحتیاجە بەم خەڵکە و ستایش کراوە لەلایەن هەموانەوە. ومن یتولهم فاولئک هم الظالمون خوا مەنعتان لە یارمەتی دان و دۆستایەتی لەگەڵ کردنی ئەوانە ئەکا کە جەنگیون لەگەڵتان لەسەر ئاین و لە وڵاتی خۆتانیان دەرکردوون و پشتی خەڵکی تریان گرتووە بۆ دەرکردنتان خوا مەنعتان ئەکا لە دۆستی کردن لەگەڵیان و ئەوانەی دۆستایەتیان لەگەڵ ئەکەن زاڵم و ستەمکارن. ئەگەر زانیتان خاوەن ئیمانن مەیان دەنەوە و مەیان گێڕنەوە بۆ کافرەکان، نە ئەم ژنە خاوەن باوەڕانە حەڵاڵن بۆ کافرەکان و نە کافرەکان حەڵاڵن بۆ ئەمان و ئەو مارەییەی مێردی ئەو ژنە خاوەن باوەڕانە داویانە بە ژنەکانیان کە هاتوون بۆ ناو ئێوە بیدەنەوە بە مێردەکانیان و گوناهباریش نابن ئەو ژنانە مارە ببڕن بۆ خۆتان ئەگەر مارەیی خۆیانیان بدەنێ عەهد و پەیمانت بدەنێ کەوا هاوبەش دانەنێن بۆ خوا و هیچ نەکەن بە شەریکی لە خوایەتیا و دزی نەکەن و داوێن پیسی نەکەن و مناڵی خۆیان نەکوژن و بوختان هەڵنەبەسن لە نێوان دەست و پێی خۆیانا واتە نە مناڵی حەڵاڵی کەس بکەن بە زۆڵ و نە زۆڵ بکەن بە مناڵی حەڵاڵی خۆیان و وەک ئەو کافرانەی بە کافری مردوون و خراونەتە گۆڕ چۆن ئەوانیش لەوە نائومێد بوون کە زیندوو ببنەوە تا چاکە بکەن یان لەو دونیا پاداشتی چاکەیان بدرێتەوە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محمد صدیق المنشاوی خوێندنەوەی فەضائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە صدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محمد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.